أوصيكم عباد الله ونفسي الخاطئة بتقوى الله وطاعته فاتقوا الله أيها المسلمون وتزودوا من التقوى وكونوا مع الصادقين فإن التقوى شعار المتقين ودفاع ودثار المتقين شعار المؤمنين ودثار المتقين ووصية الله فينا أجمعين قال عز من قائل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون سڵاو و ڕەحمەتی خوا بڕژێ بەسەرتانا ڕەمەزانتان قبوڵ بێت عیبادەت و تاعەتان قبوڵ بێ یەکەم شەوی تاک و پیرۆزی شەوی بیست و یەکی ڕەمەزان و شەوی جمعە خوا لە هەموو لایەکی قبوڵ کردبێ خوا تەوفیقمان بدا باقی شەوەکان و ڕۆژەکانی ڕەمەزان لە ئاستی پێویستدا لە خزمەتیانا بین، ئەم هەلە لە دەست نەدەین، بەهەشتی خوا مسۆگەر بکەین، ڕەزامەندی خوا بەدەست بێنین و بەر شەفاعەتی پێغەمبەر بکەوین. بەڕێزان وامانەزانی ڕەمەزان تەواو نابێ و نابڕێتەوە، میوانێکی ئێسک سووکە، میوانێکی دەست ڕەنگینە، میوانێکە خوا لە ناوی دوانزە براکەیدا ڕێزی لەم ناوە، وەکو چۆن لە دوانزە کوڕەکەی یەعقووب ڕێزی لە یوسف نا، لە ناو دوانزە مانگەکەی ساڵیش دا خوا ڕێزی لە ڕەمەزان نا کاتێ قورئانی تیا ناردە خوارەوە بۆ سەرداری پێغەمبەران و گەورەی هەموو دروستکراوەکان بۆیە ئێمە ئەبێ ڕێزی ئەو مانگی ڕەمەزانە بگرین بەدەمیەوە بین بە تەنگیەوە بین بە بارێکی قورسی نەزانین ڕۆژوەکەی بۆ خوا بگرین شەو نوێژ و تەراویحەکەی شیهر بۆ خوا بێ خزمەتی قورئانی تیا بکەین بەڕێزان ئەمڕۆ بیست و یەکی ڕەمەزان شەوی تاک و پیرۆزی جمعە بوو مزگەوتەکان هێمن و ئارام بوون لە نوێژخوێنان و ئەهلی قورئان و ئەهلی ذیکر ئەمشەو بڕیارم دا وتاری ئەمڕۆم باسی یەکڕیزی گەل و نەتەوە و مسڵمانان بێت یەکڕیزی و یەکپارچەیی سەنەدی سەرکەوتنە دووبەرەکی و لەدلەدبوون سەنەدی تیاچوونە خوا جل جلاله لە دەیان ئایەتی قورئانا داوای کردووە لە مرۆڤ لە مسلمان لە ئیماندار کەوا یەک ڕیز بن برایەتیتان بەهێز بێ دووبەرەکی لە ناوتانە نەبێ بۆ ئەوەی کەوا خەسار نەکەن و نەیدۆڕێنن هەڕەشەی کردووە لە تەفرەقە و لە دووبەرەکی لە جیاوازییەکەوە قەدری مرۆڤ نەهێڵێ بەها باڵاکان بسڕێتەوە، نەهی لێکردووە و و ئێمەی لێ ترساندووە. پێغەمبەری خوا صلی الله علیه وسلم لە دەیان فەرموودەدا داوای برایەتی و یەکڕیزیمان لێ ئەکا، داوای خۆشەویستی و محەبەتمان لێ ئەکا، ئەمان ترسێنێ لە تەفرەقە و دووبەرەکی کە سەبەبی تیاچوون و فەوتانی هەموو حەضارەت و گەل و نەتەوەیەکە ئێمەی گەلی کورد ئێمەی نەتەوەی کورد سەد ساڵ لەمە و پێش ئەو خاکەی کوردی لەسەر ئەژی بە حکمی ئەوەی کورد لەسەر ئەم خاکە ئەژی پێی ئەڵێن کوردستان ئەم خاکە دابەش کرا بە فیتی بە فیتی زلهێزەکان و لە خوا نەترسەکان کردینیان بە چەند بەشەوە هەر بەشێکیان لە شوێنێدانا لەت و کوتیان کردین ئەو کاتە کوردستان لەت بوو خاکی کوردستان لەت کرا گەلی کورد یەک پارچە بوو یەک ئاوات بوو لە ڕۆژهەڵاتیەوە بیگرە تا ڕۆژئاوای لە باکووریەوە بیگرە تا باشووری ئاواتی گەورەی سەرکردەکان و زانایان و سەرۆک عەشیرەتەکان و گەنجەکان و پێشمەرگە قارەمانەکان یەکخستنەوەی ئەم چوار پارچەیە بۆ دروستکردنی وڵاتێک و دەوڵەتێک وەکو گەلانی دنیا گەورەی هەبێ سەروەری هەبێ ئاڵای هەبێ سەرۆکی هەبێ پایتەختی هەبێ دراوی هەبێ ئەی ئەمڕۆ چی دوای سەد ساڵ؟ ئەمڕۆ سەرەڕای ئەوەی کوردستان لەتلەتر کرا ئەوان کردیان بە چوار خۆمان چوارەکەمان کرد بە چواردە ئەی گەلچی کاو زەمانە یەک ڕیزیە هەبوو یەک دەنگیە هەبوو ئەمڕۆ گەلی کورد بووە بە سەد پارچەوە وەختێکیش ئەڕۆیتە پێشەوە دەستووری بنەڕەتی و قانوونی ئەساسییان ئەخوێنیتەوە ئەڵێ ئێمە هەوڵەدەین بۆ ڕزگاری گەلی کورد و خاکی کوردستان ئێمە هەوڵەدەین بۆ ئازادی مرۆڤ و پاراستنی مافی مرۆڤ شعار شتێکە و کردەوەی شتێکی ترە. بەڕێزان ئەگەر کەس پێویستی بە یەکڕیزی نەبێ ئەم گەلی کوردە هەناسە ساردە لە هەموو کەسێ زیاتر پێویستی پێیەتی چونکە جوولەکە بۆ خۆی دەوڵەتە عەرەبەکان دەوڵەتیان هەیە تا دەوری بیست و دوو دەوڵەت فارس و تورک دەوڵەتی گەورە و ئیمپراتۆریەتیان هەیە زلێزەکانی ئەوروپا و ئەمریکا و ڕوس و سین دامە و قەمچێن بە بەرژەوەندی و حاڵی گەلانی دنیا ئەکەن ئێمەین دەست بگرن بە پەیامی خواوە دووبەرەکی لە بینتانا دروست نەبێ ئەمە ئەگەر بۆ مسلمانان ئەم ئاەتە هاتبێ بۆ یاوە لەڤینە ئامن و ئەوە بۆ گەلی کورد کە مسلمانە زۆر زۆر گرنگترە وە بۆ گەلانی دنیا هەتا ئەو گەلانەش کەوا موسڵمان نین خوای پەروەردگار داوای رێکریزی و داوای ئەویان لێ ئەکا تەفرەقە کێ گرەوی لێ ئەباتەوە خوای پەروەردگار پێمانەڵێ هەر دەستە و حیزبێک دڵی بەوەی خۆی خۆشە حیساب بۆ ئەوی تر ناکا قورئان ئەفەرمێ وەلا تەنازەعو فتفشلو وتذهب ریحکم نیزاع لە بەینتانا دروست نەبێ فەشەل دێنن قووەتتان دەڕوا شەرم لە خوا بکەن ڕێز لە خوا بگرن ئیسڵاحی بەینی خۆتان بکەن وئەطیعوا اللە وەڕەسولە فەرمانبەرداری خوا و پێغەمبەرەکەی بکەن ان کنتم مؤمنین دووبەرەکی هێندە خراپە و هێندە زیان بەخشە پێغەمبەر گیانە فەرمێ هاتم ئیمشەو ڕەمەزان بوو هاتم بۆ ناوتان لەیلەت القەدرتان پیشان بدەم لەیلەت القەدرتان نیشان بدەم کە لە چ شەوێکایە بەڵام دوان لەویا هەرایان بوو کێشمەکێش و شەڕەقسەیان بوو لەبەرەوە بەرزی کردەوە خوا نەیەڵا کەوا من بە ئێوە بڵێم، یانی دووبەرەکی و ناکۆکی نێوانی دوو کەس لە حەوشی مزگەوت، لە بازاڕ، لە شار، ئەبێتە ئەسبابی ئەوەی کەوا بەرەکەتی خوا لەو مەملەکەتە بەرز بێتەوە. پێغەمبەر دەفەرمێ صلی الله علیه وسلم شەیطان مەویز بووە ئومێد بڕاو بووە تازە لە جززیرەی عەرەبا یەکێ بیپەرستێ بەڵام ئیشی ئێستای بووە بەچی تەحریش ئەم تنەکاتەوە لە ئەو ئەو تنەکاتەوە لە ئەم ئەڕوا لای ئەو قسەیەکە یە لای ئەم قسەیەکە ئێمە وەکو گەلی کورد وەکو گەلێکی مسلمان ئەوە جمعە ئەوە ڕەمەزان ئەوە قوربان ئەوە سەرقەبران ئەوە تەڵقین و تەعزێ و نیکاح ئەوە نیشانەی چییە؟ علاماتی مسلمانێتین ئەوانە ئەوانە شعاری دینن ئێمە ئەنجامی ئەدەین بەڵام وەکو کردەوە بەڕاستی زۆر لە دواوەین زۆر بەجێ ماوین ملت تاوانی چییە لەم حاڵەی کوردستانە ئێوازان ئێمە هەموو جمعی ئاقیڕێنین بڕناخمان فوتێ یەکەین بەرامبەر ئەم کار بەدەستانە قسەیان پێڵێین دوایی ئەوەش ئەڵێن بەخوا وتارەکەی مامۆستا گەرم بوو دایکم بە قوربانێ بێ هیوا ئەڵێ خوا لە عمری من هەڵی بیرێ بیخاتە سەر تۆ بۆ بۆی قسە و بەکار بە دەستێکی خراپ وتووە ئەی خوا لە ڕۆژی قیامەتا بە من ناڵێ ئەرێ ئەی عەبدەکەی من ئەی ئەو خەڵکەی لە بەردەستی توابوو تاوانی نەبوو لەو وەزعی کەوا لەو کوردستانە هەیە ئەی باشە ئەم کاربەدەستانەی هەرێمی ئێوە لای منەوە لە ئاسمان و بە زنجی شۆڕم کردنەوە لەسەر کورسی دامنان جزیرەی واقواق دەنگیدا بۆ ئەم حیزبانە بردیانەوە لەگەڵ شەقا یەعنی ئەگەر زۆری نەو هێنا قش ناتوانێ بڕۆرە ئەو لاواڵێ یەمە حیزبی گەورەین ئەی ئەگەر ئەی ئەگەر زۆری نەو نەیەنا شەق هەبوو هەمیسان ئەتوانی سەرۆک بی ڕئیس بی وەزیر بی مشیر بی مدیر بی بخۆر بی ئاغا بی هەموو شتێک بی ئێ باشە کێ شەق و زۆری نە دروستەکە میلەت خەڵک دروستیەکە بەچی بە پەنجەمۆر بە چەپڵە لێدان بە بژی بژی بە مەدالیا هەڵواسینی سەر سنگ بە پەڕۆی ڕەنگا و ڕەنگ با ناویان نەبم چونکە هەر کامیان لە پێشەوە بەرم ئەوی تری ئەنگلیەکە بە پەڕۆی ڕەنگا و ڕەنگ حەزتان لەم وەزعەیە مرتاحن بەم وەزعەی هەرێمی کوردستان دڵتان خۆشە بە بێ نەوتی بە بێ کارەبایی دڵتان خۆشە بە بێ بازاڕی دڵتان خۆشە بەوەی کەوا بڕۆین ئاواوە سربازێک و پاسدارێکی ئێرانی بەڕێز کە خوێنی داوە بۆ وڵاتەکەی بۆ یڵێن بەڕێز ئەوان خوێنیان داوە تا دەوڵەت و وڵاتی خۆیان پاراستووە حەتا نەڵێ برەو ناتوانی ئێست ئەبێ بوەستی بەرگرد ئەبێ بگەڕێتەوە ئاواوە بڕۆ بەرەو تورکیا یۆخ نابێ ئیتر قووە ئەتوانێ بجوڵێ هەناوێ بڕوا مەسولە گەورەکان ئەتوانن پێ بخەنە بەری پێ نە ئاواوە بەرەو خواریش بڕۆی ئەوانیش هەر عینی شتنەوە نی حسابمان بۆ ناکەن ئەڵێن ئێمە وڵاتێکین بەڵام جۆرەکەشمان پێ نابەسنەوە ئەی ئەمریکا و ڕووس و چین و ئەوروپا کورە ئەوان ئەوان گرەوی ئێمە، ئێمە گرەومان کردووە لە ناو خۆمانا، هەر کامێکمان بیدۆڕێنین، ئەوان هەر ئاشیان داشیان سوارە و ئاشیان ئەگەڕێ. گێلیە بە تەمادی ئەمریکا بێ دەوڵەتی کوردی بۆ دروستکا گێلیە بە تەمادی ڕوس و سین بێن دەوڵەتی کوردی بۆ دروستکەن و ئاڵای کوردستان بۆ هەڵکەن نەفامیە بە تەمادی ئەوروپاییەکان بێن لێرە بڵێن کورد ئێوە گەلێکی مەزڵومن کیمیایتان پیا کراوە ئەنفال کراون مستحقی ئەوەن ببن بە دەوڵەت لە ئومەمی متحیدا ئەوە ئێمە ئیمزامان کردبۆتان بۆ چونکە ماف ئەسێنرێ نادرێ حەق ئەسێنرێ نادرێ دەی ئا بەم جۆرە کورد ئەتوانی حەقی خۆی بسێنێ ئەتوانین بین بە دەوڵەت بەڕێزان گوێم لێ بگرن بۆ خوا پێتانەڵێم لە کوردستانە عقل ئیش ناکا ڕق ئیشەکە ڕق ڕق کینە دۆزی ئەم حیزبەکە لەو ئەم عشیرەتەکە لەو ئەم سیاسیەکە لەو ئەم بۆچوونەکە لەو ڕق دەورە بینێ بە ئاوی ئاڵتون خۆت بشۆرە بڕۆ لە مەکە بە زەمزەم خۆت بشۆرە بڕۆ لە فاتیکان تعمید بکە بڕۆ لە قودس لای جوولەکە لەوێ شایەتومان بەوان بێنە باوەڕت پێ ناکەن حەتا نەڵێی تۆ حیزبی باشی تۆ گەورەی باشی تۆ بۆچوونەکانت ڕاستە بچکۆلەکەیان هەر وایە گەورەکەیشان هەر وایە ڕاستەکەیان هەر وایە چەپەکەیشان هەر وایە دەی هەوڵبین بەخۆمان نابچینەوە بۆیە من لێرەوە ڕووی دەمەکەمە میلەت بەر لەوانەی کەوا خۆیان بە شوانی ئەم میلەتە زان و شوانی نازانن بە ئێوە هەڵێم تو ئەو خوایە بەسە شانازیکردن بە حیزب و سیاسەتێکەوە کەوا سەری لەم ڕۆژەوە دەرکردوین تو ئەو خوایە تۆزێ بیر بکەرەوە تۆزێ عەقڵ بەکار بێنە لەبەر خاتری ئەو خوا کەسێک کەوا ئەم هەموو پەنەی یەناوە بەسەرە میلەتەکانیان هەموویان هەموویان ئەم وەزعیان بەسەرە میلەتا یەناوە یەک تۆز هەڵوێستە بکە چەپڵە لێ مەدە ئیمزا مەکە بژی بژی مەکە بەخوا و بە پێغەمەری مەزانە بە فەرماندەی هەڵبژێرداوی مەزانە کەسیان کەسیان هیچ بە کڵاویکیان ناپێون هەمووی ئەڵێ بێ من بم من نەبم تێکی ئەدەم سەدامی ژووتی واللهی عێراقێ بەجێ هێڵم خوێن و خۆڵ بێ واشی لێ کرد اینجا بەجێ هێڵا ئەمانش هەر ئاوی ئەو ئاغیان ئەڕێژن خوێن و خۆڵ نەبێ بۆمان بەجێ نایەڵن هەرگیز بەتەما نەبن کەسێ لەم کوردستانە واز بێنێ بڵێ ئیتر من بەس من تێرم خوارد من ماوەی خۆم تەواو کرد واز ناهێنن ئەوەی ئەگری هەرواز نایەنێ ئەوەی پێکەنێ هەرواز نایەنێ ئەوەی لە سەرەوەی و ئەوەی لە ژێرەوەی ئەوەی لە لاوەیە لەو پەڕەوەی حیچ کامێن واز نایەنن بەس مەچەکی بۆ ناچرخێ ئیشەکەی بۆ ناڕۆبەڕێەوە هەوڵ بدەین هەوڵ بدەین ئەم میللەتە لەمە زیاتر نەهامەتی و ماڵوێرانی بەسەرا نەیە. بەو کاربەدەستانەش ئەڵێم، ئێوە بەتەمای چین؟ ئێوە و ئێمە لە کەشتییەکداین، ڕەسووڵڵا ئەفەرمێ، ئێوە و ئێمە لە کەشتییەکداین، دوو تەبەقەیە، قاتی ژێر و قاتی خوارەوە. ئەوانەی لە قاتی سەرن، ئەبێ بێن بۆ قاتی خوارەوە، ئەوانەی قاتی خوارەوە ئەبێ بچن بۆ قاتی سەرەوە تا لەوێ ئاو لە بەحرەکە هەڵگۆزن ئەوانەی قاتی خوارەوە وتیان بۆ ئەم عەزێتە بکێشین بچینە سەرەوە خۆ ئاوەکە لە ئێمەوە نزیکە با تەختەیە دەربێنین و لێرەوە ئاو ئەهێنین ئەڵێ ئەگەر دەستیان نەگرن ئەوانیش غەرقەبن و ئەوانەی سەرۆش غەرقەبن ئێوە لە سەرۆن ئێمەیش لە ژێرۆین. ئێمە گەر زۆرمان بۆ بێ ئەمانەوێ تەختەیەک هەڵکەنین و ئاو لە خۆمانەوە نزیکە، بەڵام ئێمەش غەرقەبین و ئێوەش غەرقەبن. بۆیە تکاتان لێکەم، داواتان لێکەم ئەگەر لە خوا ترسن لەبەر خاتری خوا. ئەگەر قیەمتان هەیە، قیەم و ئەخلاقێک کەوا سەلاحەدین و قازی محەمەد لە کوردا نێلسن ماندێلا و غاندی لە ئەفەریقا و لە هیندستانە، محەمەدی ئیقباڵ. ئەو هەموو پیاوە گەورانە توانیان گەلەکانیان ڕزگار کەن. ئەگەر تۆزێک ترسی مێژووتان هەیە بیکەن بە خاتری خوا. کۆڵ بدەن و واز بێنن. دانیشن بە یەکەوە. سێ مانگی ماوە بۆ ڕیفراندۆمە دیاریکراوەکەی ئێوە کە بیست و پێنج ی نۆیە لەم سێ مانگە هەوڵبەن ڕێکەون هەوڵبەن ڕێک بکەون ئەم کوردە یەک ڕیس بکەن یەک پارچەی بکەن با کافر و مسلمان لەسەر ڕیفراندۆم دروست نەبێ ئەوەی دەنگی بۆ بدا کافرە ئەوەی دەنگی بۆ نەدا کافرە زۆر خەتەرە لای ئەم حیزبەکە ئەڵێ ئەوەی دەنگی بۆ بدا کافرە ئەو حیزبەکە ئەڵێ ئەوەی دەنگی بۆ نەدا کافرە ئەوەی ئەویان ئەڵێ ئەگەر ئەوەی دەنگی بۆ بدا ئەوە مسلمانی عیارە 24 ئەمیشان ئەڵێ ئەوەی دەنگی بۆ بداوە کافری عیارە 24 دەی ئاخر ئاسمان بەرز و زەوی سەخت ئەی بۆ ڕێک ناکەون بەیەکەوە ئەی بۆ دانانیشن ئەی بۆ ناگەنە نەتیجەیە خۆمان زۆرین ئیشمان بەکوێ ئەگا بەم حاڵە نەوتە خوارتان پارەیە برتان خاکە فرۆشتان کلتور نەما کتێب نەما مێژوو نەما هەناسە ساردی داماوی قوڕبەسەری جومعەی پێشوو وتم ئەکرێ کابرا پێشمەرگە بێ و پاتەی لاسیکی لە پیا بێ و ئێستا خاوەن کۆمپانیا بێ پیاوێکی بەڕێز وتی مامۆسا ئەبواە بوتایە پێشمەرگە فەقیرەکان ناڵێم وتم جا ئەوە وتنی ناوێ ئەوەی پێشمەرگەیە و کوڕی کوردە و شەڕەکە دوکانێکیشی نییە کۆمپانیای نییە نان نییە مناڵەکانی تێری بخۆن من ئەوانە ئەڵێم کەوا شەڕ نازان و وەکو زالو هەموو شتێکیان خواردووە من ڕۆژانە لە خازرەوە حتا وەکو خواری خانەقین سەدان پێشمەرگەی بەڕێز تەلەفۆنم بۆ ئەکەن بۆ نوێژ و ڕۆژوویان ئەڵێ مامۆستا نەدارم من ساڵانە خزمەتی پەنجا پێشمەرگە زیاترم کردووە لەم شارە و لەم شارە زور و پارێزگا و هەڵەبجە و هەورامانە بنەماڵە و کەسوکاریان ژنەکانیان دایکەکانیان بەتەنیانەوەم من ئەزانم ئەڵێم چی. لەبەر ئەوە بەڕاستی بەڕاستی ئەو کاربەدەستانەی ئیمڕۆ قەمچێن بە عەقڵی ئەمەکەن دامە بە عەقڵی ئەمەکەن کۆبوونەوە و کۆبوونەوەکەن تەلەفزیۆنیان داناوە دەوری لۆتی جارانە بینێ دەهۆڵ و زۆرنای پێیە خەڵگێنێتە هەڵپەڕکێ بەڕاستی گوناحمان ئەگا لە گوێیان بکەین سەیریان بکەین دڵیان پێخۆش بکەین ئەگەر باشن خوایە هیدایەتیان بەی چاکتریان کەی ئەگەر خراپن خوایە باشیان کەی ئەگەر باش نابن خوایە ڕایان ماڵی و ئێمەیش و ئەوانی ڕزگار کەی لەم مەینەتی کوێرەوەریە تاعەتان قبول بێ زەکاتی ماڵ و سامانەکەتان بدەن فیدیەی ڕۆژۆکەتان ئەگەر نەتان گرتوە بیدەن سەرفتنەکەتان بدەن چونکە خەڵک زۆر پێگیراوە داماوە